وتارەکە ئەمڕۆ دەچینەوە سەر بابەتی ئافاتەکانی زمان. زمان ئەو نیعمەتەی خوا داوێتی بە ئینسان بۆ بەیان، علمه البیان، بەیان بە چیە کرێ؟ بە زمانە کرێ. وەکو وتمان زمان چەکێکی دوودەمە، خەیریشی پێ ئەکرێ و شەڕیشی پێ ئەکرێ، وەک شایەتومانی پێ ئەهێنرێ و ئینسانی پێ داخڵ بە ئیسلامە بێ کوفریشی پێ ئەکرێ ئینسان لە ئیسلامەوە پێی دەرەچێ ئەتوانی سەلام و کەلامی شیرینی پێ بکەی ئەتوانی قسەی خراپی پێ بکەی بۆیە لە قورآانی پیرۆزە زۆر باسی کراوە پێغەمەری خواستە لە الله عليه وسلم حەدیسی زۆری هەیە لەسەر مەوزوعی زمان خەتەری زمان ئەگەر ئاگامان لە خۆمان نەبێ بە زمانمان بە ڕووا ڕامان نەکێشن بۆ جەهەنم خوا پەنامان با یاخوا. هەندێکم باس کرد لە ئافاتەکان. ئیشارەیەکیشم بە درۆ کرد تۆ زێتر لەسەر مەوزوعی درۆکردن کە یەکێکە لە گەورەترین ئافاتەکانی زمان. درۆ بە چیە کرێ بە زمانە کرێ. ئینسان لەگەڵ ئینسانە درۆ ئەکا. ئەو درۆکردنە سەرچاوەی هەموو تاوان و مصیبەتێکە لە دنیاە متمانە نەماوە لە بینی خێزانێکە لە بینی ئەفرادەکانە لە بینی کۆمەلگایە لە بینی میلەت و لە بینی دەسەڵاتە ئەسبابی چییە هەموو ئەگەڕێتەوە بۆ درۆ درۆکردن جاری وا هەیە کابرا سێ چوار درۆ ئەکا بۆی پینەی درۆیەکی تری پێ بکا نازانێ پینەیش ناکرێ حەتا دەسی لێبەی خراپترە بێ بۆیە دەخیلتان بم بە سوعبەتیشەوە درۆ مەکەن ئەوەی کە ناویان ناوە درۆی نیسان ئەوە ئینسانی مسلمان قیزی لێتەوە ئەسڵەن هەر یاری وا و گەمەی وا لەگەڵ خەڵکا بکە چونکە درۆ بە گاڵتە بیکەی هەر لەسەر دەنووسرێ، بە جدی بیکەی هەر لەسەر دەنووسرێ. لەبەرئەوە خۆتان پارێزن لەو باس و بابەتە خراپە کە درۆکردنە. درۆ سەری خاوەنەکەی لە دۆزەخ ختن ئەکا. پێغەمبەری خوا فەرمووی، صلی اللە علیە وسلم، ایاکم والکذب، دەخیلتان بم درۆ مەکەن، چونکە، فان الکذب یهدی الی الفجور، درۆ ئینسان ئەبا بۆ تاوان، و ان الفجور یهدی الی النار، تاوانیش ئینسان ئەبا بۆ جەهەنەم، وای لێیە ئەوەنە درۆ ئەکا ئەوەنە درۆ ئەکا و بەدوای درۆ ئەگەڕێ لای خوا ناوی ئەنوسرێ درۆزنەکە خوا پەنامان با یاخوا. دوو ڕووەکان درۆ سەری لە ئەسفەلە سافلین دەرکردن ان المنافقین فی الدرک الاسفل من النار دووڕوەکان لە کوێن لە جەهەنم؟ دەرکی ئەسفەل، ژێری ژێرەوە. ئەی ئیمانداران، ئەی ڕاستگۆیان لە ئەعلا علیینن، لە فیردەوسی ئەعلان. لە جەنگی تەبووکا کۆمەڵێ خەڵک لە مەدینە نەچوون بۆ ئەو جەنگە کە پێغەمبەر پێگیرابوو بانگەوازی کرد صلی اللە علیە وسلم. دوایی کە پێغەمبەری خوا گەڕایەوە صلی الله علیه و سلم دوو نەوع خەڵک چوون بۆ لای پێغەمبەری خوا منافق و دوو ڕوەکان دەستیان کرد بە بیان وێنانەوە و پاڕانەوە و ئەوانە ئیتر درۆی عجیب و غەریبیان نەکرد قوربان لەبەرەوە ناتم و حەزمەکرد لە خزمەتا بم و درۆشیان نەکرد خی گەورە و پەروەرگار فعقبهم نفاقا ئیتر مۆری مونافیقی پێوە نان و لێیان گەڕێ خوای گەورە فەسحیانەکا سێ سەحابە لە سەحابەکانی پێغەمبەر نەچوون کەعب و هیلال و میراڕە ئەم سیانە هاتن بۆ لای پێغەمەری خواسە لە ڵالی وسلم بەڵام وەکو ئەوانیان نەکرد کابی کوڕی مالیک ئەڵێ من ڕۆشتمە خزمەتی فەرمی بۆ نەهاتی کەعب تۆ پیاوێکی دارا و دەوڵەمەنی وەڵی قوربان یەک عزرم نییە هیچ عزرم نییە ئەی پێغەمەری خوا درۆی نەکرد هیچ عزر و بیانوێکم نییە خوا و پێغەمەری خوا چیە فەرمونون وام لە خزمەتانە ئەو دوانەکەی تری ژاتن هەر هەمان قسەیان کردوتیان وڵی یەک بیانومان نییە کە ناتوین بۆ ئەم جەنگە ئەڵێن پەتی درۆ کورتە. لەم ڕۆژگارە پاڵەوان کەسێکە درۆ نەکا. درۆکردن ئیمڕۆ ئازایەتی نییە. پاڵەوانێتی ئەوەیە درۆ نەکەی. بەری بینە بگرێ درۆ نەیکەی. بخنکێنە نەیکەیت. چونکە بزانی یەکەم حەرامە دووەم لە پیاوەتی و کەسایەتیت ئەدا حورمەتی نایەڵێ متمانە و نایەڵێ لەناو خەڵکا نامێنیت ئەو کەسە نامێنیت کە درۆیەکت کرد بۆیە هەرگیز هەرگیز لە بیری ئەوان نەبی لەگەڵ مناڵیشا درۆ بکەی لەگەڵ حیوانیشا درۆ بکەی لەگەڵ خانووە درۆ بکەی لەگەڵ ئەرز و ئاسمانە درۆ بکەی لەگەڵ کافرا درۆ مەکە پێت تەتبیق ناکرێ ئەم وەعدە مەدە چونکە یەکێکە لە نیشانەکانی مونافق وەئیزا وەعدە ئەخلەفە ئەگەر وەعدی دا نایباتە سەر خیلافی وەعدەکەی ئەجوڵێتەوە ئەڵێ یەم نایەم ئەڵێ ئەدەمێ ناداتێ ئەڵێ نایەم یەت لەبەرەوە وعدی درۆ دوو صفەتی تایە یەکەم درۆیە لە خۆیە دووەم نیشانەی منافقیە خوا پەنامان بایاخوا وەعد مەدەن بە کەس ئەگەر نەتتوانی وەعد مەدە بڵێ ئەگەر بۆم کرا ئەگەر مقدر نەبوو ان شاء الله بەس ئیتر نەچیتە ژێری ئەوە وعدی درۆی نەبدەی بە خەڵکی دووهم درۆکردن لە قسەکردن و لە سوێن خواردنیشا ینی سوێنی درۆ بخۆی یا بە درۆ قسە بکەی ئەمە ژەکێکی ترە لە سیفەتە پیسەکان پێڵێن یەمینی فاجر، سوێنی درۆ. پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم باسی گوناحەکانی کرد، گوناحە گەورەکان، شانی دادابوو، کە گەیشتە ئەمە، الا وقول الزور الا وشهادە الزور، قنج بوویەوە هەڵسایەوە سەر پێ، ئەوەنە ئەوەنە موسیبەتە، سوێنی درۆ و شایەتی درۆ و ئەوانە. خۆتان پارێزن ڕەحمەتی خواتان لێبێ یەکێتر لەو دەردانە کە لە ئافاتی زمانە بریتە لە قسەکردن لە شتێکا پەیوەندی بە تۆوە نییە الكلام فيما لا يعني الشخص یعنی شتێ علاقەی بە من و تۆوە نییە تەلەفزیۆن ئەیڵێ سەرۆک و حکوومەت ئەیڵێ کابرایەکی بازاڕ ئەیڵێ جەریدە نوسیوێتی لە ئەنتەرنێتا بڵاو پەیوەندی بە منەوە نیە تۆ بۆ قسەکەی لە شتێکا پەیوەندی بە تۆوە نیە ئەڵێ ئەگەر گۆشتی پێ ناگری بۆ گۆشتی پێکەم ئەکەی بڵێ لەو بازاڕا فڵانە کەس وای کرد بەس ئەم کەلیمە قسە بڕۆ لە لە گەراج لە عەلوا لە عیادە لە حەوشەی مزگەوت یە قسە بکە بڵێ فڵانە کەس وای کرد بزانە دوای دوو سەعات ئەو قسە ئەگاتە کوێ پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم هەموو بەیانیە کە خەبەری ئەبوویەوە ئەی فەرموو کێ خەوێکی بینیەوە بۆمان بگێڕێتەوە بەیانێکیان کەس نەبووتی من خەوێکم بینێ بابەتان بگێڕمەوە خەوێکی درێژە لە خەوەکە ئەڵێ بردمیان دوو زەلام بردمیان بەرزیان کردمەوە لە شوێنێکە یەک نەفەر پاڵ کەوتبوو بە پشتا چوارپەلی لێ ڕاکێشابوو، دوو نەفەر ئەڕۆشتن ئەهاتن، بەردێکیان ئەهێنا ئەیانکێشا بە تەپڵی سەری ئەم زەلامە تا پا نەبوویەوە، بەردەکە تلۆرە بوویەوە ئەچوون بەردەکەیان ئەهێنایەوە، هەمی تر وایان لێ کرد، وایان لێ کرد، وایان لێ کرد بە بەردەوامی، وتم ئەوە کێیە؟ وتیان ئەوە ئینسانێکە درۆ ئەکا، درۆیەک ئەکا ئەم پەڕی دنیا و ئەو پەڕی دنیا ئەگرێ. ئەڵێ بیستوتانە گایەک بچێ بە کونی دەرزیەکە تیان نەخێر وتی دەی درۆ ئاوایە کە هاتە دەرەوە لەم دەمە دوایی دنیا ناتوانانی بخاتەوە شوێنی خۆی لەبەرەوە دەخیل وریابن با ئەو مەوزوعی درۆیە کۆتایی پێ بێنین لەگەڵ ئەوەیشا ئەو قسەی علاقەی بە ئێمەوە نییە فڵانە کەس وەها، فیسارە کەس وەها، ئەوە ئەو وای لێ کرد، ئەوە ئەو وای کرد، ئەوە ئەوە. یانی ئەم دەنگ و باسانەی کە لە ناو ماڵەکانا هەن، کە قسە ناکەی خەڵک ئەکەوێتە گومان لێت. یانی کابرای بازاڕی ئەیەوێ منیش وەکو ئەو هەرچی ئەوتی منیش بیڵێم، هەرچی ئەو نەیوت منیش نەیڵێم. کاکە ئەوە مسیبەتە ئەوە. ئەوە ئەوە سەرت لە سەقەرەوە دەرەکا خەڵک وتیان تۆیش بڵێی خەڵک بێدەنگ بوون بێدەنگ بی چاکیان وت چاک بڵێی خراپیان وت خراپ بڵێی الخوض في الباطل یعنی ڕۆچون لە قسەی بەتاڵ و پڕوپوچە ئێمامە ساوەکەی قسەیە خەمی ئەو میلەتە کێشەی ئەو شارە نازانم ئەو عشیرەتە ئەوە ئەخر ئەوەی پەیوەندی بە تۆ هەیە ئەگەر تۆ دکتۆری قسە لە کاروباری دکتۆریا بکە ئەگەر تۆ ڕیش سپیەکی پرست پێکرێ قسەی تیا بکە ئەگەر عالمێکی دینیت لە ڕووی شەر ئەوە پرسیاری لێکرێ قسەی تیا بکە بەس تۆ هیچ ئیسیفادەیەکی نییە قسە و قاڵەکەی تۆ ئیلا خۆ گوناهبارکردن نەبێ زۆر شتیش لەو بابەتانە کە پەلەکەن لە قسەکردن تیایا دوای پەشیمان نەبیتەوە دوای پەشیمانی چونکە ئەحداس ڕوودا و بە تایبەتی ئەم ئەتەرنێت و شتە شتێکیان بڵاو کردبووەوە من هەفتەی پێشوو بوو تقریبن وتیان ئیمامی مزگەوتی پێغەمەری خوا مردووە شێخ علی عبدالرحمن حزەیفی من منیش سەیرم کرد وتم ئەمە بە دنیا بڵاوی کردوێتەوە بڵاوم کردو دوای نامان بۆ نووسی وتیان وەڵام مامۆستا شێخ سەلامەتە بلا ئەتەرنێت تا سەیرم کرد گەڕام تاقیقم کرد ئەزانم وەڵا نەمردووە داوای لێبردنم لە خۆی کرد لە خێزان و بنەماڵەکەی کرد لە هەموو مسلمانان کرد پۆستەکەم سڕیەوە ینی دیقەت بە هیوایە لەبەرەوەی بەس لایک و ئەکاونتەکەی تۆزێ بەرەو پێش چێ درۆی زل زل ئەکا درۆی شاخ دار ئەکا ئێ کاکە ئەوە ئەوە لە سەرت ئەکەوێ ئەوە ماڵی خەڵکی کاول ئەکا ئەوە حەیای خەڵک ئەبا لەبەر ئەوە بێ وریا بین بەڕێزەکان مەوزوعی عەلاقەی بە تۆوە نییە خۆتی لێ دوور بگرە من حسن الاسلام المرء ترکه ما لا یعنیه ئەگەر مسلمانێکی چاک بی ئەوەی عەلاقەی بە تۆوە نییە وازی لێ و تەرکیەکەی خاڵێکی تر لەوانە فضول الكلام قسەی زیاو ئەگەر یەکێ خواردنی زیاو بخوا چی لێیێ مەسەلەن مەعیدەی ئینسان ئەندازەیەک ئەگرێ ئەندازەیەک شتە گرێ تۆ هەر تێیکەی هەر تێیکەی هەر تێیکەی ئاو بێ نان بێ هەرچی بێ تێکە چی لێیە ئیمتەلاکەی دوای تەسەمومەکەی دوایە بێ پەنجە بکەی بە قورتاف بڕشێیتەوە ئەنا ئەو کوژێ ئەمە خواردنی زیاوە دە قسەی زیاوە لە خواردنی زیاوە خراپترە چونکە جاری وایە بە یەک قسە سەرت تیاچێ بە یەک قسە قسەی زیاوە نەیکەی باشە چوار استغفر الله بکە چوار سبحان الله بکە چوار لا اله الا الله بکە ئێمە مامۆسایەکمان نەبوو لە بامبک مامۆسا مەلا ئەحمەدی بامۆکی خوافی کایاخوا عالمێکی زۆر زۆر گەورە بوو هەر قسەیەکی بەدڵ نەبووایە پرسیاریان لێ کرد پیاوی گەورە پیاوی نەوەت ساڵ هەشتا ساڵیان و مامۆسا مەلاحمە و مامۆ مەلاحمە و چەند موهیمە واز لە فضولی کەلام بێنی یەکێتر لەوانە بریتیە لە ئەلمیرا وەل جیدال میرا و جیدال چییە؟ مجادلە و مناقەشە سووربوونەوە لە یەکتری وڵا دینی ئەمە ڕاستە مەزەبی ئەمە ڕاستە ئەوە یەوە غەڵەتە ئەو پەنجەی منەی جوڵێن ڕاست ئەوەی تۆ غەڵەتە وڵا ئەو کراسی تۆ خراپە وڵا ئەو خانووی تۆ خراپە وڵا نەوەڵاوانیە وڵا حیزبەکەی ئەمە ڕاستە وڵای نەکەیەوە غەڵەتە ئەمە پێڵێن میرا و جیدال با لەسەر حەقیش بی یەعنی ئێستا من مجادلە بکەم لەگەڵ یەکێکا بڵێم ئەمڕۆ نۆی محەڕەمە ئەمڕۆ جمعەیە نۆی محەڕەمە ئەمە حەقە یا حەق نییە حەقە دەی پێغەمەری خوا فەرمی ئەگەر بیشزانی لەسەر حەقی مجادلە مەکە وازی لێ بێنە ئەڵێ من کەفیلم بە ماڵێک لە بەهەشت بۆ کەسەی لەسەر حەقە واز لە مجادلە هێنێ دەتخوا بەس واز لە مجادلە بێنین وەزعی وڵات خۆش نابێ بەس واز لە یەکتری خوێندن بێنین ملی یەکتری شکاندن بێنین وەزعمان باشتر نابێ ئەمە پێغەمبەری ئیشارەی پێکردووە قورآن ئاماژەی پێکردووە مراء و جیدال فلا تماری فیهم ئەسحابی کەف چەند کەس بوون ئەوەنە ئەوەنە خوا فەرمێ ئەی پێغەمەری خوا تۆ زۆر باسی مەکە وە پرسیاریش لە خەڵ مەکە ما یعلمهم الا قلیل کەس نازانێ حەوت بوون شەش بوون پێنج بوون چوار بوون کەمێک نەبێ خاڵێکی تر لەوانە خصومە دوژمنایەتی یعنی بە زمان زەلامی وا هەیە بەس بە لەپیتکەیەک بەردێک لە دەستت دەرچێ لێی بدا یەک شاڵینە جنێوت پێدا قسەت پێ ئەڵێ بە رێگەیەکا ئەڕۆی نازانی ئەم جادە چاڵی تیایە تایەی سەیارەکە لێ ئەدا پرشێ ئاوی بەرەکەوێ یەک قسەی ناشرین ئەوە پێڵێن خسومە یعنی ئیتر شەڕێ گەرمەکە وهو ئەلەد الخیسام لەبەرەوە ئەگەر کەسی هەڵەیەکی کرد بەرامبەر گەرم مەبە قسەی پێ مەڵێ جارێ بۆ سبزان داوای لێبوردن ئەکا یا نایکا ئەگەر کردی ئیتر وازی لێ بێنە بڵێ خوات لێت ببورێ ئەگەر نەیکرد بڵێ کاکە گیان وەڵا حەق نەبوو وا بکەی بۆ جارێ تر ئاگاو لە خۆو بێ خارێکی تر زۆر لە خۆکردن لە قسە یعنی قسەی قەڵەو بکەی و گوپ و با ئەوستێنی و لا دێی و شارسانیانە قسە بکا و شارسانی لا دیانە قسە بکا و ئەوانە پێڵێن تەشەدوق ئەوە شەر حەرامە ئەوە ئافاتی زمانە خۆ وا دەرخەی کە تۆ خوێنەواری، کە تۆ موسەقەفی، کە تۆ شەرعزانی، کە تۆ عالمی، ئەوەش یەکێکە لە ئافەتەکانی زمان. یەکێ تر لەوانە قسەی دووڕوو، ئینسانی دووڕوو، قسەیە ئەبیسێ، ئەیبا بۆ لای ئەوی تر، ئەڵێ وەڵا فڵانەکەس، باسی کرد ئەمە نەمیمەیشی پێ ئەوترێ بەڵام کەلامی دووڕوو چۆنە لای ئەم نەوعێکە و لای ئەو نەوعێکە یاتی هاولای بیوەجین و هاولای بیوەجین لای ئەم جۆرێ قسەیەکە ڕازیەکە لای ئەو جۆرێ قسەکە ڕازیەکە ئەمە پێغەمەری خوا فەرمێ شەڕ و ناس خراپترینی خەڵک ئەمانن شەڕ و ناس ذیلوەجهین ئینسانی دوو دەم و چاو لە هەمووان خراپترە وتیان کێ فەرموویەتی هاولاء بوجه بە دەموچاوێ لەگەڵ ئەمانە قسە یەکا و بە دەموچاوێ لەگەڵ ئەوانە قسە یەکا دەی عەیبە دەی حەرامە دەی خوا ئاگای لێ دەی تۆ بۆ بەین تێکە دەی بۆ ئەم ژنە ئەتۆرێنی بۆ ئەم پیاوە لەم ژنە بێتاقە دەکەی بۆ ئەم عشرەتە دەی بەگشیەکە بۆ ئەم دوو حکوومەت و ئەم حیزب و نازانم چێ دەی بە شەڕ هەر بە قسە و هێنان و بردن. خاڵێکی تر، المزاح، گاڵتە و گەمە. تەبعەن سوعبەتکردن، پێغەمبەری خوا قسەی خۆشی کردووە، بەڵام لە سنوور دەرنەچووە، حەق نەبێ نەیوتووە. نەک بە خەڵکی ڕابوێری بۆی خەڵک پێ بکەنێ. غەیبەتی خەڵکی بکەی بۆی خەڵک پێ بکەنێ درۆ بکەی بۆی خەڵک پێ بکەنێ پێغەمبەری خوا فەرمی صلی الله علیه وسلم یەکێک لەو تاوانانەی کە عەزابی سەختە لە قیامەتا ئەوەیە کەوا یەکێک درۆ ئەکا بۆی خەڵک پێ بکەنێنێ ئیسا خەڵک پیا بووە لە مەجلیسا هەر نوکتە ئەگێڕێتەوە و جنێو ئەدا و ئەوە ئەکا ئەوەکا بۆی مەجلیسەکە پێ بکەنن خوا پەنامان بایاخوا یەکێتر لەوانە بریتە لە گۆرانی و شعر کەواتە شیعر هەیە باشە و شیعریش هەیە خراپە. ئەگەر شیعرت وت یا خوێندەوە، شیعری باش بڵێ و شیعری باش بخوێنەرەوە. ئەگەر گوێت لە گۆرانی گرت، گوێ لە گۆرانییە بگری کە کەلیماتەکانی عەیب نەبن. یانی هەر قسەیە بە قسەی عادەتی بیکەی حەرام بێ، بیکەی بە گۆرانیش حەرامە. مەدح ئافاتی زمانە ئەچێ بەردەمی کابرا وای بەرز دەکات و ئەیبا بۆ کەشکەشانی فەلەک کە بەریەدا تۆی هەڵێدا بۆ ئەسفەلە سافیلی کاکە مەتحی مەکرد پێغەمەری خوا فەرمێر کەسێ لە ڕوو مەتحی کردن خۆڵکەن بە دەم و چاویان نەڕۆی خۆڵکەی بە دەم و چاوی کابرا ینی خۆ حەدیسەکە هاتووە بەڵام لەوانەیە تووشی شەڕێکی گەورەبی من بۆیەوە ئاڵێم بەس بڵێ کاکە مەتحم مەکە ڕەحمەتی خواو لێ بێ ئەگەر من خۆشەوێ بڵێ خوا عاقیبەت خێری کا بڵێ خوا بێوەی کا لە باتی ئەوەی بێ بە بە باڵما هەڵبەی و بم فڕێنی بۆ ئاسمان و ئەوانە کاکە یەک دوعای خێرم بۆ بکە مەدح زۆر خراپە مەدحی هەر کەسێ بکەی زۆر خراپە بە تایبەتی لە ڕووی خۆیە مەدح لە ڕوا خراپە ئەگنا ئەگەر کەسێک زۆر پیاوچاک بێ زۆر خێرۆمەند بێ زۆر نیشتمان پەروەر و خزم دۆست بێ تۆ بێ ئەبێ باسی پیاوەتی و چاکەکانی بکەی بەس لە ڕوا خراپە مەتحی بکەی هەڵی نێی خاڵێکی تر ئیفشا و سڕ نهێنی درکاندن ئەو شەر ئافاتی زمانە تۆ سڕی یەکێکی لایە ئەمانەتە لای تۆ دایناوە نابێ لە هیچ کە باسی بکەی ئەڵێ قسەی خۆمان بێ دەی قسەی خۆمان بێ یعنی ئەگە ئەڵێ پێغەمەری خوا فەرمێ ئەگەر پیاوێ قسەی بۆ کردی ئەم لاولای کریان نێو قسە ئەمانەتە دیقەتی دا لەم قسە ها سەیری کرد ئەگەر کەسێک قسەی بۆ کردی ئەم لاولای کرد بزانێ کەس دیارنی ئەڵێ ئەو قسە ئەمانەتە ئیترە بیبی پارێزی ئێمەوا زانین هەر پارە ئەمانەتە هەر کورسی حکوومەت ئەمانەتە ئەمەش ئەمانەتە ئەبێ بیپارێزی ئومێدەکەم بەلای خواوە ڕۆژوی عاشورا کە بەیانیە گوناحی ساڵی پێشوو بسڕێتەوە لە حەدیسێکیشا هاتووە پێغەمەری خوا فەرموویەتی صلی الله علیه وسلم ئەگەر مام ساڵی داهاتوو نۆکەشی لەگەڵ ئاگرم بۆی لەگەڵ یەهودا جیابێ چونکە ئەوان بە ڕۆژوو ئەبن ڕۆژی عاشورا ڕۆژی خۆیان ئەگرت فەرمووی لەبەرئەوە ئومەتی پێغەمبەری خوا ئومەتی ئیسلام ئەبێ لە هەموو شتێکا جیاوازی خۆی هەبێ لە عرف و عادات و تەقالید و قیبلە و هەموو شتێکە بەڵام پێغەمەری خوا نەما تا ساڵی داهاتوو هەتا ڕۆژی نۆکەیش بگرێ هەندێ لە علەماڵێن ئەو فەرمودەی فەرموویەتی ئەیکا بە سونەت یعنی ئەوەی ئەمڕۆ بە ڕۆژووە شڵاب خێری ئەو سونەتەی بەرەکەوێ ئەوەیش بە ڕۆژوو نیە بەیانی ئەگەر بتوانێ و هیچ عوزرێکی شەرعی نەبێ یا نەخۆشی یا سەفەر ئیشاڵا خێرێکی گەورەیە تاسوعا و عاشورا بە تایبەتی عاشورا کە باس بکەین لە حەزرەتی موسا سەلامی خوای لەسەر بێ 3400 ساڵ لەمەو پێش بووە 3400 ساڵ تقریبا لەمەو پێش ئەو ڕۆژەی فیرعەون ئەکەوێتە شوێنی ئەیانفڕێنێ و ئەنیشنە سەر بەحرەکە دارەکە ئەدا لە بەحرەکە پێش ئەوەی دارەکە با لە بەحرەکە ڕەفیقەکانی ئەڵێن ئەرێ وەڵا گیراین بەحر لە بەردەمانایە فیرعەون لە دوامانوێ ئەوژەرێ کەللا ئینە مەعی ڕەبی سەیەدین نەخێر وانیە خوامان لەگەڵایە ڕێمان لێ ئەکات و خوای گەورە فەرمێ بە دارەکەت بە لە بەحرەکە یەک ئەو عەسایەکی لێدا فەنفەلەقا بەحرەکە لەتەبێ فەکانە کل طود کەشتکەل فەکانە کل فرق کە طود العظیم وەکو وەکو شاخ وەستا ئاوەکەی تر لە حەرەکەت کەوت بوو بە شاخ طریقا یەبەسا جادەیەکی وشک لەو بەینا دروست بوو فیرعەون و جەماعەت بە شوێنیانا هاتن تا ئەخیر جوندیان نیشتە ناو ئاوەکە ئینجا خوای گەورە فەرمی بە موسا یەک داری تری لێبەر و هەمویان غەرق بوون ئەو ڕۆژە عاشورا بوو ئەو ڕۆژە دوای حەزرەتی موسا لە خۆشی ئەو سەرکەوتنەوە کە خوا دوژمنەکەی لە ناوبردن بە ڕۆژوو بوو بۆ یەهود بە ڕۆژوو بوون پێغەمەری خوار فەرمی ئێمە لەوان لە یەهوود نزیکترین لە مووسا، ئێمەش بەڕۆژووە بین لە ڕۆژی عاشوورا، چونکە خوا تاغووتێکی لەناو بردووە، پێغەمبەرێک و موسڵمانانی سەرخستووە. هەر لە لە ڕۆژی عاشوورا، بەس لەو زەمانە نا، بە بۆنەی حەزرەتی حسێن و نی عاشوورا، عاشوورا سێ هەزار و ئەوەنە ساڵ و زیاتریشە هەر هەیە، بەڵام حەزرەتی حسێنی کوڕی عەلی کە کچەزای پێغەمبەرە صلی اللە علیە وسلم کە ڕەیحانەی پێغەمبەری خوایە، کە سەید شەبابی ئەهلی بەهەشتە، ئەویش لە دە ی موحەڕەم لە ساڵی شەست و یەک ی کۆچی، شەست و یەک ساڵ دوای هیجرەتی پێغەمبەر لە مەکەوە بۆ مەدینە، شەهید دەبێت بە دەستی ئەو جەیش و سوپایەی کەوا ئەویان کرد لە کەربەلا کە کردیان، خوا لە گوناهمان خۆش بێ و ڕەحممان پێ بکا و عاقیبەتمان خێر بکا و ئیسڵاحی حاڵمان بکا، خوای گەورە. جەزای پێغەمبەری خوا و ئال و ئەسحابی بداتەوە جەزای سەحابەی کیرام باتەوە جەزای دڵسۆزانی دین باتەوە کە ئەم دینیان گەیان بە ئێمە خوایە لێمان خۆشببی خوایە ڕەحمان پێ بکەی خوایە شیفای نەخۆشمان بدەی ئیسلاحی حاڵمان بکەی عاقبەتمان خێر بکەی خوایە لێمان نەڕەنجەی خوای هەر ماڵێ مشکلەیەکیان هەیە چارەسەری بکەی بۆیان گرفتیان هەیە یا ڕەب العالمین قەرزارن قەرزیان بار بکەی بێ هاوسەرە هاوسەری بدەیتێ بێ مناڵە مناڵی ساڵحی بدەیتێ یاڕەبی خوایە ئەم کوردستانە پڕ لە خێر و خۆشی کەی پڕ لە عەقڵ و سەلیقە و هۆشی کەی یاڕەب العالمین هیدایەتی کاربەدەستان بەی هۆشێ بکەنەوە بیرێ لە حاڵی ئەم میلەتە بکەنەوە خەمی ئەم میلەتە و ئەم خاکە بخۆن کە سەد و هەشتا و دوو هەزار ئەنفال و دەیان هەزار کیمیاباران و دەیان هەزار مەزڵوم و زیندە بەچاڵکراو لە پێناوی شۆڕشی کورددا هات تا ئەمڕۆ، خوایە ئەوەی کەوا ئیمڕۆ کاری بەدەستە داوات لێ ئەکەین یارمەتی بەی کە بیر لە حاڵی ئەم خەڵکە بکاتەوە بیر لە ئەو هەموو قوربانیە بکاتەوە لەم تەنگانە زیاتر بەسەر ئەم خەڵکا نەیەنێ ئەگەر قابیلی بیرکردنەوە نین قابیلی چاکردن نین قابیلی ئەوە نین خەم و ڕەحم و بەزەی لە دڵیانا بێ